کافرەکان وتیان، دڵمان لەناو پەردەدایە و داپۆشراوە و پەردەکە ڕێی لە بیستنی ئەوە گرتووە کە تۆ ئێمەی بۆ بانگ ئەکەی و لە گوێچکەکانمانە گرانییەک هەیە ناهێڵێ هیچ ببیستین و لە نێوان ئێمە و ئێوەدا پەردەیەک هەیە ڕێگا نادا بە یەک بگەین کەواتە تۆ ڕەفتار بە ئایینی خۆت بکە و ئێمەیش ڕەفتار بە ئایینی خۆمان ئەکەین. تۆیش پێیان بڵێ، من هەر ئادەمیزادێکی وەک ئێوەم، وەحیم بۆ ئەکرێ کەوا خوای بە ڕاستی پەرسراوی ئێوە لە تاقە خوایەکی تاک و تەنیا بەو لاوە نییە، کەواتە بە ڕاستی ڕووی تێ بکەن و داوای لێبووردنی گوناهەکانتانی لێ بکەن و هاواریش بۆ حاڵی ئەو کەسانەی هاوبەش بۆ خوا دائەنێن. چەند چیایەکی بەرزیشی لە زەوییا بەسەریەوە دروست کردووە کە بە زەوییا چەقیون و خێر و بێری تێ خستووە و ڕزق و ڕۆزی خەڵکەکەی تێدا ڕێ خستووە کە هەر کۆمەڵێ بە چی ئەژین و چۆن ئەژین و ئەمەی لە چوار ڕۆژا ڕێ خستووە بە چوونێکی بۆ هەموو ئەوانەی داوای ئەم ڕزق و ڕۆزیە ئەکەن. بۆ پاراستنی لەو شەیتانانەی بۆ گۆڕاهێڵکردن لە دەنگوباسی ئەو ئاسمانە نزیک ئەکەونەوە ئەمەیە بڕیاری خوای خاوەن عیززەتی زانا بە هەموو شتێ. فَإِنْ أَعْرَضُوا فَقُلْ أَنْذَرْتُكُمْ صَاعِقَةً مِثْلَ صَاعِقَةِ عَادٍ وَثَمُودَ جا ئەگەر ئەو کافرانە سەرپێچییان کرد لە فەرمانبەرداری خوا و ئیمانیان نەهێنا تۆ پێیان بڵێ، تا کاتێک کە هاتن بۆ سەر ئاگری دۆزەخ گوێچکەیان و چاویان و پێستی لەشیان شایەتیان لێ ئەدەن کە گوێیان بۆ چ قسەیەکی خراپ ڕاگرتووە و چ کارگەلێکی خراپیان بە چاوی خۆیان دیوە و بە پێستی لەشیان کردووە. وقالوا لجلودهم لم شهدتم علینا. اللە لا یعلم کثیرا مما تعملون یەوە کاتی خۆی کە تاوانتان ئەکرد خۆتان لە ترسی ئەوە دا نە ئەپۆشی کە گوێچکە و چاو و پێستان شایەتیتان لێ بدەن بەڵکو لە ترسی ئابڕوو چوونتان لە ناو خەڵکا خۆتان دا ئەپۆشی و بە دزیەوە تاوانتان ئەکرد و گومانتان وابوو خوا بە زۆر لەو کردەوانەتان نازانێ کە ئەیان کەن. واتە کاتێک کە تاوانتانە کرد خۆتان لەبەر چاوی خەڵک دوورە خستەوە بۆ ئەوەی پێتان نەزانن و ئابڕووتان نەچێ و لەوە نەئەترسان ڕۆژی قیامەت ئەندامەکانی لەشتان لێتان دێنە گۆ و شایەتیتان لای خوا لێ ئەدەن و لە خوا خۆیشی نەئەترسان کە بە کار و کردەوەکانتان ئەزانێ. بۆیە ئێستا ئەگەر خۆیان لەبەر ئەو سزایەدا ڕائەگرن کە ئەیاندرێ با خۆیان ڕابگرن و ئاگری دۆزەخ ماوە و مەنزڵیانە و ئەگەر داوای گەڕانەوە بۆ ژیانی جارانیشیان ئەکەن تا ئەگەر گەڕانەوە تەوبە بکەن و بێنە سەر ڕێ ڕاست ئەوە دوای خەیاڵ کەوتوون و ناگەڕێنرێنەوە بۆ ئەو ژیانە. لەبەر بەدڕەفتاریان چەند هاوچەشنێکمان لە شەیتانەکان بۆ ڕەخساندن، ژیانی دونیا و ئارەزوبازیی دونیا و پشتگوێخستنی دواڕۆژ و ئینکارکردنی قیامەتیان لە پێشچاوە جوان کردن و ئیتر بڕیاری سزادانیان لە ڕۆژی قیامەتا لەسەر چەسپی کە لەسەر میللەتە لە خوا عاسیەکانی پێش خۆیشیان لە ئادەمیزاد و جنۆکە چەسپی بوو بەڕاستی ئەمانە گشتیان کۆمەڵێکی ڕەنج بە خەسار و دۆڕاو بوون. بەڕاستی ئەو کەسانەی وتوویانە پەروەردگاری ئێمە زاتی خوایە و پاش ئەو دانپیانانەیان لەسەر باوەڕ بەو قسەیان و فەرمانبەرداری کردنی خوا بەردەوام بوون ئەوانە فریشتە دێنە خوارەوە بۆ سەریان و پێیان ئەڵێن لە هیچ مەترسن و خەفەتی هیچ مەخۆن و خۆش مژدە بن بەو بەهەشتەی لەسەر زمانی پێغەمبەران گفتتان پێ ئەدرا کە بۆتان ئەبێ. هەروەها پێیان ئەڵێن، ئێمە لە ژیانی دونیا و لە قیامەتا دۆستی ئێوەین و بۆتان هەیە لە قیامەتا ئەوەی نەفستان حەزی لێ بکا و هەرچیش داوای بکەن. نزلا من غفور رحیم. ئەمەیشتان لەلایەن خوایەکی پەروەردگاری بەخشندەی میهرەبانەوە بۆ ئامادە ئەکرێ. ئەگەر وەسوەسە و خولیای خراپەکردنێکیش لەلایەن شەیتانەوە دای لە دڵت و ویستت لە بەرامبەری خراپەی خراپەکەرێکا تۆیش خراپە بکەی پەنا بگرە بە خوا لە شەیتان خوا گوێی لە ڕازی دڵتە و بە هەموو شتێ ئەزانێ. ومن آیاته اللەیل والنەهار والشەمس والقەمەڕ کەچی کە بارانی بەسەرا ئەبارێنین و ئاوی بەسەرا ڕەوانەکەین ئەکەوێتە جوڵە و لە شوێنی خۆیا هەڵەتۆقێ و گیای لێ ئەڕوێ و سەر دێنێتە دەرەوە بەڕاستی ئەو خوایەی کەوا زەوی ئەژیێنێتەوە هەر ئەوە مردوویش لە قیامەتا زیندوو ئەکاتەوە ئەو توانای بە هەموو شتێ ئەشکێ و هەموو شتێکی پێ ئەکرێ. بێگومان ئەوانەی لە ڕێگەی ڕاست لادەن لە بارەی نیشانەکانی خوایەتی ئێمەوە لە ئێمە ون نابن و ئەیان ناسین و پێیان ئەزانین و سزای شایانی خۆیانیان ئەدەین و ئەیان خەینە دۆزەخەوە جا کەسێ باشە بخرێتە ئاگری دۆزەخەوە یا کەسێ بە ئەمینی و بێ ترس و لەرز لە سزای دۆزەخ ڕۆژی قیامەت دێتە حوزوور و ئامادەی لێپرسینەوە ئەبێ کەواتە ئێوە کە جیاوازی لە نێوان چاک و خراپا ناکەن چی ئەکەن بیکەن ئەی محمد دڵگران مەبە لەو قسانەی کافرەکان دەرحەق دەیان کەن هیچ بە تۆ ناوترێ لەو قسانە بەولاوە بە پێغەمبەرانی پێش خۆیشت وتراون کەواتە چۆن ئەوان تەحەمولی ئەو قسانەی کافرانی سەردەمی خۆیانیان کرد تۆیش تەحەمولی قسەی کافرانی سەردەمی خۆت بکە ئەگەر ئەم قورئانەمان بە زمانێکی غەیری عەرەبی بناردایەتە خوار بۆ سەر ئەم کافرانە ڕازی نەئەبوون و ئەیانوت، ئەوە بۆ ئایەتەکانی ڕوون نەکراونەتەوە و بە زمانێکی وا نەهاتونەتە خوار تێی بگەین؟ چۆن ئەبێ کتێبی پێغەمبەرێ بە زمانێکی عەجەمی بێ و پێغەمبەرەکە خۆی عەرەب بێ؟ دەی ئێستا کە بە زمانی خۆیان هاتووەتە خوار بۆ سەریان بۆ ئیمانی پێناهێنن و شوێنی ناکەون؟ تۆ ئەی موحەممەد پێیان بڵێ، ئەم قورئانە بۆ ئەو کەسانەی ئیمانیان پێ هێناوە ڕێگاپیشاندەر و دەرمانی دەردی دین و دونیایە، ئەوانەیش کە ئیمانی پێ ناهێنن گوێیان گرانی و کەڕی تیایە و مایەی دڵکێرییە بۆیان، ئەوانە کە قورئانیان بۆ خوێنرێتەوە و ناچێ بە گوێیانا وەک ئەوە وان لە شوێنێکی دوورەوە هاواریان لێ بکرێ و بانگ بکرێن، لە بیابانی سەرگەردانیدان هیچ قسەیەک ناگاتە گوێیان. جا لەناو قەومەکەیا خیلاف پەیدا بوو لەبارەی ئەو کتێبەوە هەندیکیان باوەڕیان پێ کرد و هەندیکیان نا ئەگەر خوا هەر لە پێشەوە قسەی خۆی نەکردبوایە و بڕیاری خۆی نەدابوایە کە قیامەت شوێنی لێپرسینەوە و سزادان و پاداشتدانەوەیە ئەو کافرانە هەر کاتی خۆی لەسەر ئەو ئینکار کردنی تەوراتەیان بەربا دەکران بەڕاستی ئەو کافرانە لە گومانێکی سەرلێشێوێندان لەبارەی قورئانەوە کە لە قیامەتیشا خوا بانگەکاتە کافرەکان و پێیان ئەڵێ، هاوڕێکانم کوان کە ئێوە بە خەیاڵی خۆتان کردبووتانن بە هاوبەشی من و هاوارتان لێکردن؟ ئەوانیش لە وەڵامی خوادا دەڵێن، ئێمە خەبەرمان دایتێ، کەوا کەسمان تیا نییە شایەتی بدا ئەوانە هاوبەشی تۆن لە خوایەتیا. لا يسأم الإنسان من دعاء الخير وإن مسه الشر فيئوس قنوط ئادەمیزاد هەرگیز لە داوای چاکە بۆ خۆی و گەڕان بەدوایان ماندوو نابێ و ئەگەر ناخۆشی و تەنگانەیەکی هاتە ڕێ نائومێد و بێ هیوا ئەبێ لە ڕەحمەتی خوا مەبەستی لە ئادەمیزاد لەم ئایەتەدا ئادەمیزادی کافرە ئەم خێر و بێرە هەر هی خۆمە و لە خۆمەوە دەستگیرم بووە و باوەڕم وا نییە قیامەت بەرپا ببێ و سزا بدرێم و ئەگەر بیش بێ و بگەڕێمەوە بۆ لای خوای خۆم بەڕاستی پایە و پلەی باشم ئەبێ لای جا مادەم وایە ئێمە لەمەولا خەبەر بە کافرەکان ئەدەین و بۆیان ئەگێڕینەوە چییان کردووە لە دونیادا و لە سزایەکی قورس و سەختیان پێ ئەچێژین. أولم يكف بربك أنه على كل شيء شهيد ئێمە لەمەو پاش بەڵگە و نیشانەکانی خۆمانیان لە جیهان و لە نەفسی خۆیانا پیشان ئەدەین تا بۆیان دەرکەوێ قورئان ڕاستە و کەلامی خوایە و لە خواوە هاتووەتە خوار بۆ سەر پێغەمبەر ئاخۆ بەس نییە بۆ ئادەمیزاد بۆ گێڕانەوەی لە گوناه و لە بێفەرمانی خوا ئەمە کە خوای تۆ ئاگای لە هەموو شتێ هەیە بێدارەوە بن و بزانن ئەم کافرانە دوو دڵ و بەدگومانن لەوە کە ئەگەنەوە بە خوای خۆیان و سزای کردەوەی خۆیانی لێ وەرەگرن، بێدارەوە بن و بزانن خوا دەوری بە هەموو شتێکا داوە و ئاگای لە هەرچییەک کە لەم جیهانەدا هەیە. لە عەبدوڵڵای کوڕی عەباسەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەر صلی اللە علیه وسلم دڵ فراوانترین کەس بوو بۆ بەخشندەیی، زیاتریش لە مانگی ڕەمەزاندا بوو. بەڕاستی جوبرەئیل هەموو ساڵێک لە ڕەمەزاندا دەهات تا تەواو دەبوو. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم کە پێی دەگەیشت قورئانی بۆ دەخستە ڕوو. پێغەمبەر صلی اللە علیه وسلم لە چاکەکردندا لە شەماڵێکی خێرا و بەردەوام بەخشندەتر بوو.